تراکی نوێم جگە لەوەش هەر بۆ نمونە لەو کاتانەدا کە منداڵێ نەخۆش دەکەوێ کەسێکی تریش ئاگای لە منداڵەکە دەبێ ئەو کاتە دوانیان دەتوانن بە تەنیا کەمێک کات لەگەڵ یەکتردا بەرنە سەر و دایکەیان باوکەی سێهەمیش ئاگای لە منداڵەکە بێت ئەو کاتە خەڵکانێکی زیاتر منداڵەکانیان خۆش دەوێ هەر بە شێوەیەکی گشتیش خەڵکانێکی زیاتر یەکتریان خۆش دەوێ دەموچاوی ئارێڵ بە شێوەیەکی پڕ لەنهێنی دەهاتە بەرچاو هەر لەوە دەچوو کە لەوەتەی بوونی هەیە ڕێک بۆ ماسکۆ بووبێ دواتر وتی ڕاستە کە خەڵکی تەنها خێزانەکانی خۆیان بەلاوە مەبەستە ڕەنگەوا نەبێ بەڵام بێگومان ئەو کاتێک کە سێ یان چواردایک و باوک هەبوونە خۆشەویستێکی زیاتر لە جیهاندا دەبوو هەر ئەوەندەیەکە کەچی هەر ئەوەندەیەک ئەو کاتە خەم و خەفەتیش زیاترێک دەبوو خەم و خەفەت سیسیلیا دیسانەوە گازی لە لێوی گرتەوە ئەو جاوتی ئەو کاتە کە کەسێک دەمرێ خەڵکانێکی زیاتر خەفەت دەخۆن ئارێڵ سەری بۆ ڕاوشاند وا جارێکی تریش هەست دەکەم تۆ زۆر خێرا دەڕۆی بۆ؟ ئەگەر وا بواە ئەو کاتە دوو ئەوەندە دڵنەوای و سۆز لە جیهاندا دەبوو. بەو شێوەیەش ڕەنگە حاڵەتەکە هاوسەنگ بوەستایەتەوە. ئارێڵ سەرێکی بۆ لەقاند. بەڵام ئەگەر هەموو خێزانێ تەنها دوو منداڵی ببوایە ئەو کاتە لە کۆتاییدا هیچ مرۆڤێک لە جیهاندا نەدەمایەوە. بۆ نا؟ ئەگەر هەر سێ کەسی گەورە دوو منداڵی ببوایە ئەو کاتە هێواش هێواش ژماری مرۆڤ کەمی دەکردەوە تاوای لێدەهات لە دواجاردا بە تەواوەتی بنەبڕ دەبوون سیسیلیا پێکەنی تا ڕۆژێک دەهات و تەنها یەک ئادەم و یەک حەوا دەمایەوە کت و مت وەک ئەو کاتەی کە بۆ یەکەمین جار سەریان هەڵدا ئەو کاتەش ئەگەر لە هەموو گوناحە بۆ ماوەیەکانیان ببەخشانایە دەیان توانی بۆ هەتا هەتایە لە بەهشتا بمێنەوە بەڕاست باشی بۆ نەچووم با زۆر خراپ نەبوو بەڵام ئێستاکە باسی شێوازی ڕێکخستنی خەڵق دەکەین ئەوەشیان هیچ سوودێکی نییە تۆش تا ڕادەی هەروەکو دایکم قسە دەکەی ئەو دەڵێ هیچ سوودێکی نییە گلەی لەوە بکەی کە نەخۆشی بەڵام چیتر تااقەتمان نییە باسی نەخۆشی ئەو شتانە بکەین من هیچ شتێکم دەربارەی نەخۆشی باز نەکرد بەڵام پەیمانت دەدەمێ ئەم جارەیان کە قسە لەگەڵ خوددادا بکەم ناوی ئەو سێک ڕەگەزە دەهێنم ئەو بەلایەنی کەمەوە خاوەنی مەزاجێکی خۆشە بەڕاستی وایە زۆر بە سەبرەوە خەندەیەکی بۆ کردووتی تۆقەت فیلت نەدیوە خۆزگە دەتزانی چەندە نوکتەمان لە ئاسماندا لەسەر فیل هەیە بەڕاست لەسەر زەڕافەش نوکتەمان زۆرە سیسیلیا خۆشی نەیدەزانی ئەو حاڵەتەی بەلاوە جوانە کە فریشتەکانی ئاسمان نوکتە لەسەر مەخلوقەکاندا دەنێن یان نا وەک شتێکی ئاسایی دەهاتە بەرچاوی ئینجاوتی هیوادارم نوکتە لەسەر من نەکەن بێگومان نە من تا ئێستا هیچ نوکتەیەکەم دەربارەی سیسیلیا گوێ لێ نەبووە بەڵام هەرچەندە تۆ هێواش هێواش لە شتەکان دەگەی گومانم نییە کە هێندە تێتەکەی کە ئێستاکە تازە درەنگە بۆ ئەوەی شێوازی خەڵق بگۆڕدرێ لەوانەیە دایکت کەمێکی تر دێتە ئێرە باشترە بە پەلە بڕۆم من گوێم لە هیچ شتێک نییە بەڵام وا بەرەو ئێرە دێ سیسیلیا گوێ لە زەنگی کاتژمێرێک بوو کە لە ژوورەکەی تەنیشتەوە لێ دەدا تۆ دەڕۆی سەرێکی بۆ ڕاوەشان لەسەر پەنجەرەکە دادەنیشتم باشە دایکم دەتوانێ بتبینێ پێم وانە بتوانێ چرکی دوای ئەوە دایکی سیسیلیا لە ژوورەکەدا بوو سیسیلیا گڵۆپەکە داگیرساندووە ئێخۆ خۆت دەیبینی ئیتر بۆ لە من دەپرسی هەرویستم سەرێکت لێ بدەم و بزانم وەزعت چۆنە بەیانە کاتژمێر سێە بەڵام گوێم لە زەنگی کاتژمێرەکە بوو من خۆم خست بوومە سەر سێ بۆ چونکە خۆشم دەوێ ناتوانم بە درێژایی شەوێک جێت بێڵم و نەتبینم بە تایبەتیش شەوێکی جەژن دایە بڕۆرەوە ژوورەکەی خۆت و دیسانەوە بخەوە ئەگەر بڕۆم تۆش دەخەویت جا جارێک دەخەوم و هەندێ جاری تریش بەخەبەرم بەڕاستی چیتر ئەو دوو حاڵەتەم بۆ جیا ناکرێتەوە هیچت پێویست نییە ئاوم لایە ناتەوێ بچیتە تەوالێت سەری بۆ ڕاوشان زۆر خۆش گۆرانیتان دەگوت هەرچەندە نەنکم پیانوی لێدەدا بەڵام لەگەڵ ئەوەشدا خەو بردمیەوە کەمێک پەنجەرەکەت بۆ بکەمەوە تا هەوای پاکت بۆ بێ بەڵێ کەمێک بیکەرەوە ڕۆشتە لای پەنجەرەکەوە سیسیلیا لەو بڕواەتدا بوو دایکی لەسەر پەنجەرەکە ئارێڵ ببینێ بەڵام هەتا دایکی زیاترێک لە پەنجەرەکە نزیک دەبەوە ئەو زیاترێک لەبەر چاوداون دەبوو دایکی وتی ئای سەهۆڵی سەر پەنجەرەکە دەبینی هەر لە شێوەی گوڵ دەچێ سیر نیە خۆیان ئاوا خۆیان دەنەخشێنن پەنجەرەکەی کردەوە زۆر شتی سیر هەیە دایە بەڵام لەوە دەچێ لەگەڵ ئەم نەخۆشیەمدا هەموو شتێک باشترێک تێبگەم لەوە دەچێ دیمەنی هەموو جیهان ڕوونترێک بوو بێ لە بەرچاومدا دوورجار بەو شێوەیەیە هەر کە هەڵامەتێکی سەختمان توش دەبێ خێرا دەنگی بولبولەکانی دەرەوە بە شێوەیەکی تر دێتە بەرگوێمان پێم وتی پۆستە چێکە دەستی بۆ ڕاوەشاندم ئا ئا باسی ئەوەت بۆ کردم دیوا پەنجەرەکە دادەخەمەوە گەڕایەوە لای چێکەکە و دەستی کردە ملی سیسیلیا خەوێکی خۆش کاتژمێرەکە دەخەمە سەر حەوت پێویست ناکە ئێجژنە ئیتر منیش ڕێک لەبەر ئەوە حەز دەکەم بەڵام دەزانی چی سیسیلا چی دەڵێم بۆ جێگای خەوەکەت نەگوێزمەوە بۆ ژوورەکەی خۆمان ڕم بێکم بەو شێوەیە بۆ تۆ خۆشترێک بێ کەمێکیش ئاسانتر بێ بۆ من و باوکت باشە ناتوانن بێنە ئێرە بۆلام بێگومان دەتوانین بە ئارەزوی خۆت پێویست بە هەر شتێک بۆ زەنگێکمان بۆ لێ بدە و دین بەدەمتەوە تەنانەت ئەگەر نیوەی شەویش بێ ئا بەڵام دایە چی ئەگەر من خودا بوومایە بە شێوەیەک ژیانم دەخڵقان کە هەموو منداڵێ بەلایەنی کەمەوە سێ دایک و باوکی هەبواە بۆ وا دەڵێ بەو شێوەیە ئێوە هێندە هیلاک نەدەبوون بەو جۆرە تۆ باوکم دەتانتوانی کەمێ بە تەنها بۆ خۆدان پێکەوە بن و باوکی سێ هەمیان دایکی سێ هەم ئاگای لە من و لاس بواە شتی وامەڵێ بۆ نا من دەزانم تازە مەحاڵە شێوازی خەڵق بگۆڕدرێ وابزانم بە هۆی نەخۆشیەکەتەوە کەمێ تووڕی کەمێک باشە زۆر تۆڕیت شەو شاد ئیتر سیسی لا تووڕەبوون سوودی نییە سیسی لا تووڕەبوون سوودی نییە سەد جار لەوە پێش ئەوەت پێوتوم بەڵام من هیوادارم دوعا دەکەم کە تۆ چابیتەوە هەمومان بەو شێوێ بیر دەکەینەوە بێگومان چاک دەبمەوە بەڕاستی ئەوە یەکێکە لەو قسەرەقانەی کە دەمێکە پێمی دەڵێ بەیانی کریستینا دێت و دەرزیەکت لێ دەدا بزانە چیم وت چی خۆ تۆ پێدوانە ئەو لە ڕۆژی یەکەمی جەژندا ئەو هەموو ڕێگایە ببرێت و بێت بۆ لام ئەگەر پێیوانە بێ دەرمانەکانم یارمەتیم ئەدا تۆ هەر زۆر بێ ئەقلیدایە هەل لەبەر ئەوەی کە زۆر ژیاوی لە ڕادە بە دەرشێتیت بێگومان لەو بڕواایەدایە کە دەرمانەکانت یارمەتیت ئەدا منیش لەو بڕواایەدام بەڕاز ناتەوێت جێگاکەت بینە ژوورەکەی خۆمان من وا گەورە دەبم لەوە تێناکەی کە ژووری تایبەتی خۆمم دەبێ بەڵێ بێگومان لەوە تێدەگەم بەڕاستی هێندەش خۆش نییە کە لای ئێوە پاڵ بکەوم و گوێم لە پرخە پرخی ئێوە بێ لەوەش تێدەگەم یەکجار هێندە قورس وەری مەگرە بەڕاست سوپاستانەکەم کە ئەو هەموو دیارەتان بۆ کڕی بووم گڵۆپەکە بکوژێنمەوە